گوێگرانی ئازیز سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی هەفتا و چواری خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتەن فەرمونون لەگەڵماندا بن. هەژاری موکریانی بەردەوامە لەسەر گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی ئێستا وەک خۆی دەنووسێ بەنیازە لە ژیانی شاخ و شۆڕشەوە بگەڕێتەوە بۆ بەغدا و دەست بە کار و کاسبی خۆی بکات ئەو دەنووسێ ئیجازەم لە بارزانی خواست بچمەوە بەغدا. نیازم وابوو تازە نەیەمەوە شۆڕش و مل لە کاسپی و کاری خۆم بنێمەوە، چونکە بەو لە بەرێک هەڵوەشانە زۆر پەست بوو بووم و هومێدم لە کزی دابوو، هاتمەوە بەغدا ملم لە عەکاسی نایەوە و جاروبارە دەچوومە هەڕاجە بازاڕێک شتم دەکڕی و دەمفرۆشتەوە و ژیانی ئاسایی ماندوو بە و بژیم بەسەر گرتەوە. بەغداش بۆ من ناخۆش بوو بوو. زۆر لە هاوەڵانی پێشووم لە دەست دابوو. ڕۆژێک زەبیحیم دیتەوە بۆ بووینەوە ئاشنا و هاتوچۆمان لەناودابوو دوو ڕۆژ نەمدیت وتیان بە خواردنی خراپ ژاراوی بووە چوم لە ماڵە تەنیایەکەی خۆی کەوتە بوو هێنامەوە ماڵی خۆمان و بیست ڕۆژێک تا چاک بووەوە لام بوو هەروا وردە وردە نێوانی بارزانی و حکوومەت ناخۆش و ناخۆشتر دەبوو کابراایەکم دەناسی بە ناوی خەلیل دەڵاڵی ناوبازاڕی گەورە و کەرککی بوو پێم وت خەلیل ترس و لەرز پەیدا بووتەوە من بە تەما نیم بچمەوە شۆڕش، بەڵام ڕەنگە لێرەش بمگرن، چت بە خەیاڵدا دێ؟ خەلیل دوای دوو ڕۆژ پێی وتم، مودیر پۆلیسێکی هەولێری هەیە کە تۆش لە زەمانی دانیشتچووییدا زۆر باشت دەناسێ، باسی تۆم بۆ باس کردووە کە فەقیری خۆی دەکا و کاری بە کاری کەس نەداوە، ئاگات لێ بێ، با لە هیچ و خۆڕایی گێچەڵێکی تێ نەهاڵێنن. زۆری سەلام لێ دەکردی، دەیوت، ئەو تاجی سەری منە، چاوەنۆڕی قەزا و قەدەر بووم، مانگێک و دە ڕۆژ لە زستانی ساڵی 1965 ڕابردووبوو شەڕ دەست پێ کرایەوە، منێکی کە خەیاڵم کردبوو تازە نەچمەوە هەرا و ئاوارەی چیا و بۆ منداڵی خۆم دەژیم، وەک نۆبەتی دارێکی سەخت گەرم دەهاتم هۆش و حەواسم پێ نەما، خەوم لێ نەئەکەوت. شەو لە سەر جێگە هەر جینگەڵم ئەدا. مەعسووم هەستی پێ کردبوو لە چ حاڵێک دام. وتی. لام وایە ئەگەر نەچیەوە شۆرش خراپ نەخۆش دەکەوی دیسان هەردوو دڵ بووم زۆر حیفە ئەگەر کوشتن و ماڵوێرانیش بێ دەگەڵ ئەو هەموو خۆشەویستانم نەبم کە ئەو هەموو دەردەمان پێکەوە دیوە ماڵ و منداڵیشم لە بێکەسی و وڵاتی غەریبایەتیدا زۆر جێگای بەزەین ئەویش لە بەردەستی دوژمندا ناشکرێ بیان بەمە ناو شۆڕش کە دەبنە بارێکی گەورە بەسەر خۆم و شۆرشەوە لە ناو ئەو خۆف و ڕەجایەدا دەژیام بەڵام ژیانی سەگ بڕیارمدا هەرچۆنێک بێ دەگەڵ تەرەفدارانی بارزانانی لە بەغدا کار بکەم و یارمەتی و دەرمان بۆ لەشکر کۆکەمەوە و بە دوور لە چاوی دەوڵەت و پۆلیس بژیم لە بیستوسی مانگی مارزدا خودا کوڕێکیدا بەر لەوە ببێ ناوم دۆزی بووەوە ئەگەر کوڕ بێ ناوی دەنێم پیرس یان پیران ئەگەر کەس بێ ناوی دەنێم چامە بەیادی ئەو ڕۆژانەی کە لە بارزان بووم ئەو شەوەی کە منداڵەکە دەهاتە سەر دنیا ناوی خانی مێشک و دڵی ئاخنیم هەر دەبێ ناوی خانی بێ خێزانم دەیوت چوزانی کچ نابێ من دەموت نەخێر کوڕ دەبێ و دەبێ خانی بێ باوەڕ کە بەدەم خەوەوە هەر دەموت خانی کوڕ بەرەبەیان هاتە دنیا و ناوی بوو بە خانی بە ناوی ئەحمەدی خانیەوە نەمتوانی تێر کوڕی تازەهاتووم ببینم پۆلیسی سەڕی لە دەوری ماڵەکەم دەسوڕا تا بزانن لە فرسەتێک خۆم هەڵداشت و گورجبانگی تاکسییەکم کرد و مەودای ئەوم نەدا دابەزێ. دوور کەوتمەوە، خۆم گەیاندە ماڵەکەی زەبیحی، بیست ڕۆژێک شەوانە لای ئەو بووم و ڕۆژانە لە جەنگەی پاشنیوەڕۆدا دەهاتمەوە ماڵ، کە دەمزانی پۆلیسی سڕی بەغدایە حەوسەڵەی نییە بەو گەرمایە لە کۆڵان ڕاوەستێ. بەڵای گەورە لەوەدا بوو، کە لەو ئاگربەس و ئاشتییەدا زۆر پێشمەرگە چووبوونە لای دەوڵەت. لەسەر ڕێگەیان دانرابوون هەر کەسیان بناسایە بەگرتنیان دەدان خۆ منیش وەک گای قەشان وابووم پێشمەرگە نەبوونم ناسێ خەبەری چەند کەسێکم زانی کە چوو بوون لە بەسراوە بە ئەرزی ئێراندا هاتبوونەوە کوردستان هەر لە ترسی ئەو ناساندنە بەر لەوە خۆم لە ژوورەکەی زەبحی بشارمەوە ڕۆژێ کوڕێکی سابلاغی کە لە مخابراتی پۆلیسی گشتیدا بووتی دەڵێن بارزانی بە تۆپ لە ڕەواندوزیان داوە بۆ زەبیحیم گێڕاوە وتی درۆیە تا مامۆستایانی پارتی بە ئێران نەڵێن ئێران فیشەکێکیش نادا بە بارزانی وتم کاکە با هێندە سادە فکر نەکەینەوە ئەگەر ئێران یان غەیری ئێران یاریدەی کورد بدا لە خۆشەویستی کوردەوە نییە بۆ مەسلحەتی ڕۆژە ناسر و زۆر لە عارەبان دەڵێن خوزستان عەرەبستانە و دەیئەستێنین ئێران بەبێ خوزستان ناژی، ئێستا یاریدەی هێزێک دەکەن کە لەشکری عراقیان بۆ مەژغوڵ کا و عەرەبستانیان لەبیر بەرێتەوە، نە ئەوانەی هەڵاتوونە تاران و هەمەدان. شەوێک گوتم، زەبیحی من هەر دەڕۆمەوە کێوان، لە کوێ ناسیانم و گرتیانم تۆ سەلامەت، بەڵکو دەربازیش بم، وتی، مەلا ڕێگە زۆر خەتەرە، وەرە دەگەڵ من بچینە تاران. وتم یانی دەتەوێ عەجەم ئیعدامان کەن؟ چونە تارانی ئێمە ئابڕو دەتای تەرازو نانە من ناوێرم شتی وا بکەم هەرچەن پێم وابوو ناگەمە نیوەی ڕێگەی کەرکوک و پێشمەرگەی تۆ بەکار بگرتنم ئەدەن دیسان چاوم لێ قوچاند و هەرچی دەبێ با ببێ چوومە مەیدان کە ماشێن بگرم بۆ هەولێر کاک محەممەد مەولود پەیدا بوو وتی ئای ئەوە لێرە چ دەکەی وتم دەمەوێ بچمەوە شۆڕش هاتووم ماشێن بگرم وتی کاکە هیچ قسەی لێ مەکە من لەگەڵ مەحموداغا و حاجی محەممەد و چەند کەسێکی تر سبەی دەڕۆینەوە هەولێر خۆ هیچیان ناتناسن وتم نەخێر نەم دیون ئەویش وتی وەرە دەڵێم ئەوە خاڵمە و دێ سەری خوشکی دەدا کە دایکمە دیارە لەگەڵ ئەو دوو جاشە زلانە کەس ناتوانێت لە ڕێگە ڕامانگرێ منیش وتم ئۆف چەند شتی باشە گوتی، کاکە، لە شەوەوە زگم زۆر کار دەکا و دێشێ، حەجمێنم لێ هەڵگیراوە، بە گارسۆنم وت، قاوە و جەوهەری لیمۆتان هەیە؟ وتی، بەڵێ. دەمە کەوچکە چایەکی چکۆڵە جەوهەری لیمۆم لە فنجانە قاوەیەکدا تواندەوە، دە پێشدا کەوچکێکم لێ خواردەوە، نەوەک خەیاڵ بکە کە دەرمان داوای دەکەم. خواردیەوە، دوای نیو سەعات وتی، ئای بەڕاستی، لە بەغداوە بەرەو هەولێر هاتین نیوەڕۆ گەیشتینە کەرکک لە ئوتێلە شەرقل ئەوسەد دابەزین کاک محەممەد و من چوینە ژوورێک وتی بابچین لە ڕێستوران نان بخۆین وتم کاکە من چەند ساڵ شاگرد ئەکاس بووم لە کەرکک زۆر کەس دەمناسن لەوانەیە پێشمەرگەی پەشیمانیش تووشم بن تۆ بچۆ وتی باشە نانت بۆ نێرم نانیان بۆ هێنام لە ژوورەکە خواردم لەسەر تەختێک ڕاکشام کە تا دەڕۆین بنوم دەرگای ژوورەکەم کرایەوە کابراەک لە هاوڵانی حاجی محەممەد هاتە ژوور وتی کاک هەژار دەبێ ئافۆم بکەی من تۆم نەناسێ بوو منیش وتم جا ئێستا بۆ دەمناسی من تۆم قەت نەدیوە و هەژاریش نیم لێت تێک چووە وتی ئای بێقەزا بێ من لە شەڕی لۆلان بە ئەسیر گیرا بووم و لە بارزان دەست بەسەر بووم و ئەو ڕۆژە لە نزیک تۆ و بارزانیەوە چوو بوومە بن بەردێک و سەیرم دەکرد حاجی محەممەدیش هەر تۆی نەناسی بوو پرسییم دەیجا ئێستا ناسیومی وتی بەڵێ بەڵێ ناسیوتی من پێم گوت منیش وتم دە باشە باشە بچۆ دەر من دەمەوێ بخەوم ئەو ڕۆیشت خوایە ئەجەل لە کوێم دەبینێتەوە چۆن بە پێی خۆم کەوتومە داوی مەرگەوە ئەوانە کە بە شعر و نەسر هەزار جوێنم بە باب و باپیری داوە، دەشزانن هاونشینی بارزانی بووم، ئێستا چ بکەم؟ چوومە سەر تەختەکەم، لە پەنجەرەی بڵندەوە ڕوانیم بەڵکو بتوانم خۆم فڕێدەم و هەڵێم. نەخێر نە دەگەمە پەنجەرە، نە ئەتوانم بازدەم. پتر لە شێست میتر بەرزە تا عەرز. نا، باشتر وایە بە بیانووی دەست شوشتنەوە بڕۆمە لای پلەکان و هەر چۆنێک بێت تا حاجی محەمەد نەمگەیوەتێ، لە دەرگای ئوتێل دەرچم و بەناو کۆڵاناندا ڕاکەم بەڵکو ڕزگارم بێ لەو فکرانەدا بووم حاجی محەممەد هاتە ژوور وتی کاک عبدڕحمان حەز دەکەی بڕۆین پێکەوە قەدەمێک لێدەین وتم بەڵێ بۆچی بەدڵم داهات لە کەرکک زۆر شارەزام لە پێچی کۆڵانێک هەڵدێم و خۆم ون دەکەم دەرکەوتین چوار سۆفی چەکدار بە دوامانەوە و ڕاست بەسەر پردە تازەکەی خاسەدا ڕۆیشتین کە ڕێگەی هەڵاتن نەبوو لە ڕێ زۆر باسی شعری کوردی کرد و بە قسەی خۆشی ڕابوارد هیچ باسێکی تری نەکرد لەو سەری پردەوە گەڕاینەوە ئوتێل بردمیە ژوورەکەی خۆی بە سۆفیەکی گوت دوو کورسی هێنا سەر باڵکۆن کە دەیڕوانیە خەیابان بانگی عومەری کرد و سرتەیەکی دەگەڵ کرد عومەر پەنجەرەی پێوەدا و چوو لە دەرگای ژوورەکە وێستا حاجی محەمەد لەپڕ سەری هەڵێنا و پرسی پێم بڵێ تۆ هەژاری؟ وتم بەڵێ، وتی، تۆ دەزانی چەندت ئێمەیە شاندووە و چەندت جنێو بە خۆم و بابم داوە و خەڵک چونکە شێرە لەبەریان کردووە، ئاخر بۆچی وات دەگەڵ کردووین؟ منیش وتم، حاجی، تۆ دەڵێی موسڵمانم، ئەگەر بڵێن وا دوژمنێکی دین دەیەوێ مەککە و مەدینە وێران کا و هاوارت بۆ بێنن، دەچییە هاوارێ و بە دڵ دیفاعیان لێ دەکەی، ئەگەر کەسێک رێگەت لێ بگرێ و نەهێڵێ لە پاراستنی قیبلەکەتدا بەشدار بی و سەرکەوی، ئایا چاکەی دەڵێی یان بەر لەعنەت و جنێوی ئەدەی من لە عشرەتی بارزان نیم هەزارانی وەک منیش چەند تۆ کابت لەلا پیرۆزە کوردستانمان پتریش لەلا بەقەدر و پیرۆزە ئازادیە پەرستین بارزانیمان بۆیە خۆش دەوێت کە یاریدەمان دەدا قیبلەکە بپارێزین تۆش و کەسانی تری وەک تۆ دەتانەوێ ئازادیەکەمان سەر نەگرێ و بەرەو پاشمان ڕادەکێشن لێت ڕوون بێ ئەگەر بابت لە جێگەی بارزانی باو بۆ ئازادی حولی دابا بارزانی شەڕی دەگەڵ ئازادی خوازان کردبا ئەو جنێوانە بە بارزانی ئەدراو تاریفی بابتمان دەکرد من لێرەدا حەق دەدەم بە خۆم تۆش کەیفی خۆتە چۆنت پێ باشە وابکە ئەویش وتی ئێستا کە بەرچنگمان کەوتووی پێت وایە چت دەگەڵ دەکەین وتم نازانم بەڵام تۆ وەک پیاوێکی کوردی عاشیرەتی ببزوویەوە پیاوانەو پەسەندە مەمدەنە دەست دەوڵەت بە عومەرم وتووە باست لای کەس نەکا هەر خاڵی کاک محەمەد بە و لە هەولێریشەوە وا دەکەم بگەیەوە ناو پێشمەرگە و هێندێک ڕاسپێریشم هەیە پێت دەڵێم عومەر دوو قاوەمان بۆ بێنە. قاوە خورایەوە. محەمەد مەولوود هاتەوە حاجی بە چاوی ئەویشی دانەدایەوە. دەوری سەعات چوار کەوتینە ڕێ، بەڵام ئەمجار کاک محەمەد و من لە ماشێنی حاجی محەمەددا سوار بووین، لە دەرکی ماڵی مەحموود ناوێک، مەحموود وتی، کاک عەبدولڕەحمان دەبێ میوانی من بی، حاجی محەمەد وتی، با زوو بچێ چاوی بە خوشکی بکەوێ، کاک محەمەدیش وای پێ خۆشە، دەگەڵ کاک محەمەد هاتینەوە ماڵێ و لە ڕێ کارەساتەکەم بۆ گێڕاوە، وتم، کاکە دەڵێی چی هەڵێم؟ وتی نا تازە نەجاتت بووە هەڵەی خراپە حاجی محەمەد بە پیاوێکی پیاو دەناسم فریودان و درۆی نییە سێبەر شۆڕ بوو بوون تەقە قەوما غارماندا سەربان لە دەشتی خوار هەولێرەوە شەڕێک بوو کەس شتی وای نەدیوە تەیارە بە بۆمبا و تیربار تۆپ و تانک و عسکەر تەقە و گرمە و قرمەیە دووکەڵ دەشتی داگرتووە تەیارەیەک پێکراو لە نزیک ماڵان کەوت و گڕی لێ بەرز بووەوە هەموو خەڵکی هەولێر ژن و پیاو لە سەربانانەوە سەیریان دەکرد و دەنگی ئافەرین پێشمەرگە لە هەموو لایەکەوە بڵند بوو منداڵە هەولێری هەرمە پرسە چقیڕە و هەرایەکیان بوو هەر حەزت دەکرد گوێت لێ بێ هەتا سێرە هەڵگیرا شەڕ هەر بەردەوام بوو شەو ماشێنێک لە دەرکی ماڵوێستا حاجی محەممەد بوو بەر لە هەر شت باسی ئەو شەڕی گێڕاوە وتی کوڕە سەیر لەوە دابوو سۆفیەکانی ئێمەش کە دوژمنی پێشمەرگە و هەواڵی دەوڵەتن لە سەربانەوە ئافەریم و چەپڵە لێدانیان بوو بۆ ئازایەتی پێشمەرگەکان. ئەمما چیرۆکی ئەم شەڕە چ بوو؟ برایم ئەفەندی کە سەردەستەی پێشمەرگەکانی ناو شاری هەولێر بوو، لە کێو بەکن ژن و منداڵی ئاوارەی پێشمەرگەدا تێئەپەڕێ، ژنان زۆری جنێو پێئەدەن کە پێخۆرێکی ئەوەمان نییە و هەر خۆت قەڵەو دەکەی، برایم ئەفەندی دەزانێ شەوی عاشورا لە بەرخاتری سەربازان کە زۆربیان شیعن گۆشت زۆر سەردەبڕدرێ بۆ ڕۆژی عاشورا شەو دەوری قەسابخانەی پادگان دەدا دوازدە پۆلیسی لێە چەکیان دەکا و حەپسیان دەکا لە ژوورێکدا و دەرکەیان لەسەر گاڵادا کەلاکی شێست مەڕ بیست مانگاوگا دوازدە گامێش لە کامیۆنی قەسابخانە بار دەکا و دەچێ دەڵێ ئەوە پێخۆر و دابەشی دەکا سبەی ئاشپەسخانەی پادگان چاونۆڕی گۆشتە و نییە کە دەچن جێ تەڕە و گامێش نەماوە. پۆلیس حەپسن و قەساب بە ساتور و کێردەوە دەگەڵ کامیۆنە گۆشتان براون کە کەلاکان شەق و پەقکەن، لەشکر لە برایم ئەفەندی دەنگ دەدەن، دەچنە سەر بنەسڵاوە کە بنکەی پێشمەرگایەتی و ئەو شەڕەی ئێوارە قەوماوە کە پتر لە شەست سەربازی دەوڵەت کوژراوە، دوو تانک شکاوە و تەیارەیەک بە تیرباری گرینۆڤ پێکراوە و سووتاوە و لەشکری دەوڵەت بە سەرشۆڕی گەڕاوەتەوە. حاجی محەمەد وتی، بە دوربین دەمڕوانی، تانکێک کەوتە سەر پێشمەرگەیەک، پێشمەرگە لەبەری هەڵات، لە زۆرکانێک خۆی هاویشتە کەنداڵێک و دامەزرا و بە بڕنە و تەقەی لە تانک کرد. تانک لەبەر کابرا هەڵات و لە پشتەوە پێشمەرگە ڕاوەدووینە. ئەگەر بۆ گەلانی بێکەسی وەکوو کوردیش وەک گەلانی خوداپێدا و تاریخ بنووسرابا، ناوی برایم ئەفەندی لە ڕیزی ئازا و کارزاناندا بە ئاوی زێڕ و بە درشتترین خەت دەنووسرا. هەژاری موکریانی لێرەدا چەندین نمونە لەسەر ئازایەتی و پیاوچاکی برایم ئەفەندی دەگێڕێتەوە بەڵام بۆ ئێستا کات مەودامان نادا کە بۆتان بژێڕینەوە سبێنێ لە بەشێکی تری خوێندنەوەی کتێبی چێشتی مجەوردا دێنەوە لاتان و ئەو باسەشتان بۆ تاو دەکەین تاوکات شەوتان ئارام شادومان و بەختەوەربن